کتێبخانەی هێلین لە کتێبخانەی هێلیندا ئەمجارەیان پەرتووکی خۆشەویستی لە زمانی ئەفلاتونەوە دەخوێندرێتەوە ئەڤینی ئاسمانی و ئەڤینی زەمینی ئەی فیدروس بەڕای من تۆ بابەتی باسەکەت بە باشی ڕوونەکردەوە نابێت داوا لە ئێمە بکەیت کە بێمەرج مەدحی خوداوەندی عشق بکەین ئەگەر ئەڤین یەک جۆر بواە داواکەی تۆ بەجێ بوو بەڵام ئەڤین یەک جۆر نیە و جۆراو جۆرە. دەتوانن بیرسەری خوێندنەوەی پەرتووکی خۆشەویستی لە زمانی ئەفلاتوونەوە بن لە کتێبخانەی هێلیندا لەم کاتانەدا، دوو سی خولەکی نیوەڕۆ، حەفت و سی خولەکی ئێوارە، یەکی شەو. لە جیهانبینی هۆمەر هەتا جیهانبینی فەلسەفی. هۆمەریش وەک بیرمەندەکانی تر بە شوێن چۆنێتی ژیان و مردندا بوو و ئەم بیرۆکانەی خۆی لە زمانی پاڵەوانی چیڕۆکەکانی و کردەوەکانیدا پێشان داوە. لە کتێبخانەی هێلیندا تەنها بیسەر بن. کتێبی خۆشەویستی لە زمانی ئەفلاتونەوە وەرگێڕانی مەریوان غەریب خوێندنەوە زیینە محەممەد جێبەجێکاری هوەری ئاشتی عبدڕحمان. سڵاتان لەبێت خۆشەویستان لە ڕادوی هێلینەوە خۆشحاڵین لەگەڵتانین بۆ خوێندنەوەی بەشێکی تر لە کتێبی خۆشەویستی لە زمانی ئەفلاتونەوە فەرموون لەگەڵمان بن بۆ خوێندنەوەی بەشی دووەم. خۆشەویستی بۆ ئەدەب و سیاسەت. ئێران وڵاتێکی سەیر و سەمەرەیە. ئەم وڵاتە بەو مێژووە درێژەی کە هەیەتی ئەندێشەی زۆری لە خۆیدا پەروەردە کردووە. لە درێژایی مێژووی ئەندێشە لە ئێران مەعجوونێک لە ئەندێشەکان دەبینین، کە هەندێک جار لە یەک وشەدا داڕێژراوە کە هەمان خۆشەویستییە. خۆشەویستی لە ئەدەبیاتی عیرفانی و شیعری ئاوازی فارسیدا ئەوەندە پێچاوپێچ دەبێت کە پێنووس ئاماژەیی پێ نادرێت. عیرفانییە ڤیندارانە لەم پێکهاتە فیکرییانەدا زیاتر لە هەموو شێوازەکانی تری فیکریی ئێرانیدا ڕۆڵی هەیە. چەندەها جار یاری بە وشەی ئەڤین دەکرێت، بە جۆرێک کە بە سەختی دەکرێت تێبگەیت، کە مەبەستی شاعیر خۆشەویستی ڕاستەقینەیە یان خۆشەویستی مەجازی. ئەم دابەشکردنەی خۆشەویستی لە ڕاستیدا بە جۆرێک لە ژێر دەسەڵات و پاڵەپەستۆی دابونەریت و سیاسەتەکاندا دروست دەبێت و بۆ ناو جیهانی عیرفاندا پەلکێش دەکرێت و مەبەست لە دڵداری زەمینی بۆ خوا دەگێڕێتەوە. بەم جۆرە لە تۆمەتباربوون بە کفریان ڕابواردن ڕزگار دەبن و هەندێک جار زۆر زیرەکانە بە جۆرێک دووسەرە قسە دەکەن کە بەرامبەرەکەیان لە مەبەستیان تێبگات بەڵام لەبەرئەوەی ڕێی شیکردنەوە و بۆچوون کراوەیە، دەتوانن بە ئاسانی بەرگری لە خۆیان بکەن و مەبەست لە خۆشەویستی بە خۆشەویستی خودایی ڕابگەیەنن. ئەم جۆرە بە شاراوەیی قسەکردنە لە ژێر پەردەی خۆشەویستی خودایی، تەنیا لە سنوور و چوارچێوەی ئەڤیندار و دڵداری زەمینیدا ناگونجێت. هەڵبەت ئەم قسەی ئێمە بەو مانایە نییە کە هەندێک کەس خۆشەویستی خوداییان نەبووە، بەڵکو ئەم جۆرە خۆشەویستییەش دیسانەوە لە ژێر کاریگەری ژینگەی کۆمەڵایەتی دروست دەبن و، شایانی هەڵوێستە لەسەر کردنن. کۆمەڵگای دیکتاتۆری بە جۆرێکی ئاڵۆز لەگەڵ ئایینیشدا گرێ دەخوات و هەڵبەت ئەو ئایینەی کە جێگەی پەسەندی ئەو جۆرە کۆمەڵگایەیە. عارف بە خۆشەویستی خودایی لە ڕاستیدا هەم بۆ ڕووبەڕووبوونەوەی سیاسەت دەڕوات و هەم بۆ ڕووبەڕووبوونەوەی ئایینی دیکتاتۆر. عیرفانی ئەڤیندارانە بە دوای ئازادییەوەیە، ئازادیی سیاسی و ئازادی ئایینی، بەڵام لە بەرگی مەعشووقی خودایی. هەر ئەم پەیوەندییە، کە لەگەڵ سەرچاوەی بوون و هەستیدا دروست دەبوو، ڕێگر دەبوو لەوەی تۆمەتی کفر و لادانیان لێ بدرێت، هەرچەند کە نموونەیەکی زۆرمان لە مێژوودا هەیە کە لەم ڕێگەیە سەیریان گەیشتووەتە سێدارە. لە چیڕۆک و حیکایەت و بڵاوکراوەکانی ئەم عارفانەدا خەرمانێک بیرۆکەی ئازادیخوازی دەبینرێت کە تەنانەت پێیان ناوەتە هەرێمی فەنابوون لە خودادا و تەنانەت ڕەخنەیان لە خولقێنەری تاک و تەنیا گرتووە. بەزانی بێ زمانی و لەبەرگی خۆشەویستیدایە کە ڕەخنەی توند لە کۆمەڵگا دەگیرێت. هەر بەو جۆرەشە کە خۆشەویستی خودایی بە مانا و خۆشەویستی خاکی بە ڕوخسار دەزانن و بە شوێن ماناوەن. عارفەکان پێیان وایە کە دیمەنی جوانی سروشتی، ڕوویەکە لە جوانی مانای دەروونی پەروەردگار. ئەدەبیاتی عیرفانی پڕە لە چیڕۆک و گێڕانەوە و حیکایەتیە ڤیندارانەی خاکی، کە مانای ئاسمانیان پێداوە و ڕوخساری جوانیان بە مانای جوانیی خوڵقێنەر زانیوە. بەهەرحاڵ، ئەگەر بمانەوێت تۆزێک بە ڕاستبینایانە بڕوانین و لە ڕوانگەی عیرفانی بچینە دەر و لە ڕوانگەیەکی ترەوە لێی بڕوانین، ئەم پرسیارە دێتە ئاراوە، کە ئایا بەڕاستی جیاوازییەک لە نێوان خۆشەویستیی خودایی و خۆشەویستیی خاکیدا هەیە؟ کاتێک کە هێزە سێکسی و هەستییەکانی مرۆڤ بەرامبەر خۆشەویستی زەمینی دەجوڵێت، چۆن دەتوانرێت هەستی پاکی خوداییش لەگەڵدا تێکەڵ بکرێت؟ هەڵبەت ئەمە کارێکی زۆر دژوارە، بەڵام ڕەتناکرێتەوە کە هەستی خودایی لە ئارادا نەبێت. بەڵام ئەوەندەش دەکرێت هەستی سێکسی و ئەڤینداری مرۆڤ ڕەتبکرێتەوە کە لە هەستی خوداییدا ڕەتکراوەتەوە. لەبەرئەوە ناچارین کە بڕوا بە دوو پێناسەی خۆشەویستی پاک و خۆشەویستی ناپاک بکەین. بەڵام لەم. پێناسەیشدا هەڵوەستە بکەین. مەگەر دەکرێت هەستی سێکسی مرۆڤ بخرێتە چوارچێوەی خۆشەویستی ناپاکەوە؟ بەڕاستی بێ ویژدانی دەبێت. کەواتە دەبێت بیر لە شتێکی تر بکەینەوە و ئەمەش هەمان مەبەست و ئامانجە. بەرحاڵ چ بە مەبەستی چێژی جەستەیی بێت و چ بە مەبەستی چێژی ڕۆحی، لە هەردوو حاڵەتەکە باسی چێژ، دێتە ئاراوە. چێژیش وەکو هەموو شتێک کەم و زۆری هەیە و ئەگەر لەو پێناوەدا نێوەندەکەی بپارێزرێت پێناچێت لەگەڵ عەقڵی تەندروستدا نەگونجێت و ڕەت بکرێتەوە. کەواتە دەکرێت بڵێین خۆشەویستی چ بە مانا عیرفانیەکەی، مانا، و چ بە شێوازە خاکیەکەی، ڕوخسار، بەدوای یەک شتەوەن و ئەویش هەمان چێژە، بەڵام یەکێکیان ناو دەنێین چێژی ڕۆحی و ئەوی تریش چێژی جەستەیی و لە ڕوانگەی سێهەمەوە لە چێژی جەستەییەوە دەگەینە چێژی ڕۆحی، بەڵام پێویستە سەبارەت بە ڕوانگەی سێهەم بزانین بۆچی لە چێژی جەستەییەوە دەگەینە چێژی ڕۆحی؟ پێدەچێت هەندێک بارودۆخی کۆمەڵایەتی، سیاسی کاریگەری لەسەر دروست بوونی ئەم شێوازە بیرکردنەوەی هەبووبێت، دەنا بە شێوەی سروشتی دان بە دوو جۆر، چێژی ڕۆحی لەگەڵ خۆشەویستی ڕۆحی و چێژی جەستەیی لەگەڵ خۆشەویستی جەستەیی دادەنرێت. کەواتە دەبێت مەزەندە بکرێت کە گیروگرفتی سیاسی کۆمەڵایەتی بووەتە هۆی ئەوەی یەکێکیان بکەن بە سەرپۆشێک بۆ ئەوی تر، هەڵبەت دۆزینەوەی ئەم سنوورانە ئەرکێکی دژوارە بەڵام ناڕاست نییە و دەبێت هەوڵ بدرێت لە نێوان ئەم دوانەدا جیاوازی بکرێت و بەشوێن هۆکاری زانستی دروستبوونی هەریەک لەم جۆرانەدا بگەڕێین بۆ ئەوەی ئەنجامێکی ڕاست وەدەست بێت. ئەندێشەی یۆنانی و خۆشەویستی باسکردنی ئەندێشەی یۆنانی و ئەڤین هێندە ئاسان نییە و دژواری تایبەتی هەیە، لە گرنگترین ئەم دژوارییانە وەرنەگێڕانی زۆربەی نووسراوە کلاسیکییەکانی یۆنانی کۆن بە فارسییە و هەر ئەم مەسەلەیەش هۆکاری ئاشنانەبوونی ئێمەیە بە زۆربەی ئەندێشە و بیرۆکەکانەوە. لەگەڵ هەموو ئەو گرفت و باسانە دەمانەوێت هەنگاو بۆ ناو ئەم بوارە بنێین بۆ ئەوەی لە دەرفەتێکی گونجاو و لە نووسینێکی تردا ئەم لاوازی و کەموکوڕیانە نەهێڵین. ناسینی وردی تەوژمی ئەندێشە لە یۆنانی کۆن ئەرکێکی ئاڵۆزە. لەبەر ئەوەی کە سەرهەڵدانی بیرۆکە جۆراوجۆرەکان و بە تایبەتی گەشەکردنی فەلسەفە و لقێکی ئەو فەلسەفەیە کە ناوی فەلسەفەی ئەڤین و خۆشەویستی لێ دەنێین لەم قۆناغە یارمەتیدەری ئەم ئاڵۆزییەیە. بێگومان بیستوتانە کە شارستانیەت لە بین النهرین دەست پێ دەکات و دوابەدوای ئەویش میسر و چین و ئێران و یۆنان دێن، کەواتە دەبێت دان بەوەدا بنرێت کە گواستنەوەی زانستەکان لە نێوان ئەم شارستانیەتانەدا ئەنجام دراوە. خوێندنەوەی مێژووی زانست کە خۆی لە خۆیدا ئەمڕۆ کراوە بە بەشێکی فراوان هانمان دەدات بیر لەوە بکەینەوە کە شارستانیەت ئەنجامی دەستکەوتەکانی مرۆڤە، لە بواری گەشەکردنی فیکری و پەیوەست نییە بە نەتەوە یان گەل یا کەسێکی تایبەتی و سەرجەم مرۆڤایەتی ڕۆڵیان لە گەشەکردنیدا گێڕاوە، بەڵام هەر کامیان لە سەردەمێکی تایبەتیدا و شتێکی زیاد کردووە لەسەری. تەنانەت گەشەکردن و پەل و پۆ خستنی کلتور و شارستانیەتی بین النهرین، میسر دەگەڕێتەوە بۆ کۆنترین دەستکەوتی مرۆڤ کە لێکۆڵینەوە لەسەر ئەم بابەتە لەم نووسراوەدا ناگونجێت. لە قوژبنێکی ئەم گۆ خاچییە لە دوورگەکانی کەرت، قوبرس، یۆنان، دوورگەکانی ئیونی و بەشێک لە ئەنادۆڵ و تورکیای ئەمڕۆش شارستانیەت لە گەشەسەندندا بوو. دەبێت بڕوا بەم وتەیەی ئیبن خەلدوون و پاش ئەویش مۆنتیسکۆ بکرێت کە جوگرافیا کاریگەری تایبەتی لەسەر جۆری ئەندێشە و هەڵسوکەوت و دابونەریتدا هەیە. بەڕاستی پێگەی جوگرافیایی ئەم دوورگانەی باس کران کاریگەری بەرچاوی لەسەر جۆری بیرکردنەوە و هەڵسوکەوتی گەلانی ئەم ناوچەیە دانا. بە وردبوونەوە لە مێژووی گەشەسەندنی مرۆیی، هاوکاتبوونی قۆناغەکان دەردەکەوێت، بەڵام لێرەدا چاوپۆشی لە ڕەوتی گەشەسەندنی فیکریی بەینەلنەهرەین و میسڕییەکان دەکەین و سەرنجێک لە دوورگەکانی ئێژە دەدەین، نزیکەی دوو هەزار هەتا سێ هەزار ساڵ بەر لە زایین، خەڵکانی ئەم ناوچەیە شوێنەواری ئەوتۆیان لە خۆیان بەجێهێشتووە کە لە نێوانیاندا دوورگەی کرد، گەشەسەندنی فیکریی تایبەتی پێوە دیارە. دەکرێت ناوی پاشا ئەفسانەییەکان و بەتایبەتی پاشای بەناوبانگ مینۆس ببڕێت کە ئەم سەردەمانە بە ناوی ئەوەوە ناونراوە و، بە سەردەمی مینۆسی بەناوبانگە. مێژووی ئەفسانەیی باسی قۆناغی گەشەسەندنی فیکری یۆنانیش دەکات و ئەم قۆناغە بە قۆناغی هێلینی یا هێلاسی ناونراوە. ئەم یۆنانیانە تێکەڵەیەک لە سێ توخمی ڕەگەزی بوون، یەکەم، ڕەگەزی ئالپی، هاوکات لەگەڵ قۆناغی بەردینەی نوێ لە سەرزەمینی ڕەسەنی یۆنان، دووەم، ڕەگەزی میتەرانەیی، لە سەردەمی هێلاسی سەرەتایی و مینۆسی، سێیەم ڕەگەزی باکووری، لە سەردەمی هێلاسیی ناوەندی و پاش ئەوە. کەواتە یۆنانییەکان بوون بە میراتگری قۆناغی کەلتووری شارستانیەتی کەرت و ڕەگندانەوەی ئەم کەلتوورە بە تایبەتی لە نووسراوەکانی هۆمەر شایەنی خوێندنەوە و لێکۆڵینەوەیە. کیتۆ لەم بارەیەوە دەڵێت، شارستانیەتی قۆناغی بەردینەی نوێ لە نزیکەی چوار هەزار ساڵ بەر لە زاینەوە دەست پێ دەکات هەتا ساڵی دوو هەزار و هەشت سەد بەر لە زاین دەگاتە سەردەمی موفەرەغ و پاش ئەوەش گەیشتە شکۆمەندیەک کە تێکەڵ بوو بە گەشانەوە و دابەزین هەتا ئەو کاتەی کە کنوسوس لە هەزار و چوار سەد ساڵ بەر لە زاین تاڵان کرا و لەناچوو. شوێنی دەست پێکردنی ئەم شارستانیەتە، کنوسوس، بوو پاشان بۆ ناوچەکانی تری وەک کرد پەرەی سەند و دوای ئەوەش وردە وردە، بەرەو دوورگەکانی ئێژە و زۆربەی بەشەکانی تری وەک یۆنانی باشوور و ناوەڕاست و کەنارەکانی ئاسیای بچووک فەلەستیایی گرتەوە. لە هەزار و شەش سەد ساڵ بەر لە زایینەوە هەندێک لەو شوێنانە لە زەمینلاندی یۆنان وەک ناوەندی شارستانییەت لەگەڵ کرتکوس کەوتنە ململانێ و لە ئەنجامدا پاش وێرانبوونی کنوسوس بوون بە میراتگری ئەو شارستانییەتە لەم ناوەدا موکنیای کەوتە سەرووی هەمووی و بە شارستانیەتی موکنیایی ناوبانگی دەرکرد، کە ڕەنگدانەوەی ئەم شارستانیەتە لە بواری ئازایەتی ئیلیادا دەبینرێت، میراتی کرد گەیشتە کلتوری و موکنای و موکناییەکان پەیوەندی بازرگانی و کلتوریان لەگەڵ سیسیل، میسر، فەڵەستین، قوبرس، تروا و مەگدۆنیا دروست کرد. لە درێژەی ئەم باسەدا لە گرنگی ئەم ئاڵوگۆڕە فکریانەدا، لە گەشەکردن و پێشکەوتنی فەلسەفەی یۆنانیی تێدەگەین. لەم ناوەدا هاتنی نەتەوەکانی دووریانس دەبینین. ئەم نەتەوانە کولتوور و شارستانیەتی زۆر نزمیان هەبوو. کۆچەرییە تازەکانی تریش وەک ئایولیها، یونیاها پێیان زیاد بوون و هاتنە سەریان. ئەم نەتەوانە هەتا ماوەیەک بوون بە ڕێگر لە بەردەم گەشەکردنی فیکری یۆنانیەکان و هەروەها بوونە هۆی دامرکاندنەوەی گڕی کەلتووری ئێژەییەکان. تەنانەت لە نووسراوەکانی میسری هاتییەکان، نەتەوەی ئاریا لە تورکیای ئەمڕۆ نزیکەی دوو هەزار ساڵ بەر لە زاین و بابلییەکانیش ئاماژە بە کلتوری ئێژەیی کراوە. چیڕۆکە باوەکانی ناوچەی ئێژە سنگ بە سنگ دەگوازرایەوە کە باسی لە ژیانی خەڵکی کۆن دەکرد و هەر ئەم ئاماژانە لە بابەتەکانی توکدیوس، هۆردود و یرژیل، سترابۆن، پلۆتارک و یۆسانیاسدا ماونەتەوە. شوێنی بەیەکگەیشتنی ئەم دوو کلتوری مینوسی و فنیمی و کەمێک دوای ئەوەش کلتوری یۆنان دورگەی قوبرس بوو ئەم دورگەیە لە دوو هەزار ساڵ بەر لە زاینەوە لەلایەن میسریەکانەوە دۆزرابۆوە و لە ژێر دەسەڵاتی فیرعەونەکانی میسردا بوو بەڵام کۆچەریە یونیەکان کەمێک درەنگتر قوبرسیشیان خەستە ژێڕ کێفی خۆیانەوە لە بەیەکگەیشتنی ئەم کلتورانە یەکێک لە گەورەترین شاکارە ئەدەبیەکانی جیهان خوڵقا کە بەناوی شاعیرێکی نابینا بە ناوی هۆمرا، هەرچەند کە هەندێک کەس گومانیان لە بوونی ئەودا هەبووە، بەڵام ئێستا هەموو لەو بڕوایەدان کە ئەو لە سەدەی نوێ بەر لە زاییندا ژیاوە. ئەو بە هەژاری و دەست کورتی لە شارێکەوە بۆ شارێکی تر سەفەری دەکرد و شیعری دەهۆنیەوە. لە شیعرەکانی ئەودا شانازییە نەتەوەییەکانی نەتەوەی یۆنان باس دەکرا و هەستی خەڵکی دەبزواند. ئیلیاد کە لە بیست و چوار بابەت پێکهاتووە، چیڕۆکی پڕ مانا و قارەمانانەی گەڕانەوەی ئۆلیس پاڵەوانی بەناوبانگی شەڕی تروایە، کە لە ناو ڕێ تووشی ڕووداوگەلی ناخۆش دەبێت لە وڵاتەکەی ئەو ژنە بەوەفاکەی بەناوی نیپلوپ و کوڕە حەڵاڵزادەکەی بەناوی تل ماک لە چاوەڕوانی ئەودان، بەڵام دەستێک لە خەڵکەکە کە پێیان وایە ئولیس لەناوچووە، دەیانەوێت هاوسەرە جوانەکەی ناچار بکەن مێردێکی تر هەڵبژێرێت. بەڵام لەو کاتەدا ئولیس بە شێوازێکی نەناسراو دەگەڕێتەوە و تۆڵە لە خوازبێنی کەرە بێ شەرمەکانی هاوسەرەکەی دەکاتەوە. هەڵبەستێکی تری هۆمەر کە هەم دیسان چیڕۆکی خۆشەویستی تێدا باسکراوە، ئیلیادە، ئەم چیڕۆکە گێڕانەوەی شەڕی نێوان خەڵکی یۆنان و تروایە. پاریس کوڕی پاشای تروا، هێلینی شازادەی جوانی یۆنانی لە چنگ مێردەکەی دەربهێنێت و دەبێتە هۆی توڕەبوونی یۆنانیەکان. پاڵەوانەکانی یۆنان دە ساڵ هەوڵ دەدەن دەروازەی شاری تروا بکەنەوە، بەڵام سەرکەوتوو نابن. دواتر بە ڕێنوێنیی ئاتنا ئەسپێکی داری گەورە دروست دەکەن و خۆیانی تێدا حەشار دەدەن و دەچنە ناو شارەکە. ئەو ئەسپە دارییە گەورەیە کە وەک دەستکەوتێکی شەڕ لە لایان تراوییەکان دەستی بەسەردا گیرا، ئەوانی مەست و سەرخۆش کرد. لەناکاو کۆمەڵێک لە پاڵەوانەکان لە ئەسپەکە هاتنە دەر و دەروازەکانی شاریان کردەوە و شارەکەیان خستە ژێر دەسەڵاتی سوپای یۆنان. بەڵام لە ناواخنی ئەم چیڕۆکەدا خۆشەویستی قسەی یەکەم دەکات. هەرکام لە پاڵەوانەکان بە شوێن عەشق و خۆشەویستیدا دەڕۆن، پاش داگیرکردنی شار، یەکێک لە کچەکانی پریام کە ناوی کاساندرا بوو و پێش بینی داگیرکەرانی تر وای کردبوو دەبێت بە کەنیزی ئاگامنون، کچەکەی تر کە ناوی پۆلیکسنا دەبێت بدرێتە ئاخیلوس، لە سەر گۆڕەکەی ئەو سەری دەبڕن. هێلکوپ بێوەژنی پریام دەدرێت بە ئولیس و ئاندروماک بێوەژنی هێکتۆر دەدرێت بە. نئوپتولوم، بەڵام پاش گەڕانەوەی پاڵەوانەکان بۆ یۆنانیش ڕووداوی ئەڤیندارانەی تریش سەرهەڵدەدات. ئاگامنون، شای شاکان کە گەڕایەوە بۆ میسن، برازاکەی خۆی بە ناوی ئەگیس لەگەڵ هاوسەرەکەی ئەودا پەیوەندیی ناشەرعی دروستکردبوو و کوشت و کاساندراش لەگەڵ ئەودا کوژرا. ئۆلیس کە چیڕۆکەکەی لە ئۆدیسەدا هاتووە پاش گەڕانەوەی، لە وەفاداری هاوسەرەکەی خۆی کە پێشتر باسکرا تێگەیشت. لە ناو خوداکانی یۆنانی، هێرا کە دواتر لە ئەفسانە ڕۆمییەکان ناوی ژنۆمی، لێنرا، هاوسەر و خوشکی زئوسە کە خوداوەندی ئاسمان و مانگ و ژن و مێردایەتیە، هێرا پاسەوانی ژنە مێردارەکان و پشتیوانی ئەوان لە کاتی منداڵبوونە. لە سەرنجڕاکێشترین بەشەکانی ئەفسانەی هێرا، وتووێژی زئوس و هێرایە سەبارەت بەوەی کە پیاو و ژن کامیان زیاتر و باشتر چێژ لە خۆشەویستی وەردەگرن، بە بڕوای زئوس ژنان لەم کارەدا زیاتریان بەردەکەوێت، بەڵام هێرا لەو بڕوایەدا بوو کە چێژ وەرگرتنی پیاوان زیاترە، لە ئەنجامدا بڕیار دەدەن لە تیرسیاس کە ماوەیەک پیاو و ماوەیەکیش ژن بوو پرسیار بکەن، تیرسیاس لایەنی زئوس دەگرێت و دەڵێت، ئەگەر لەم کارەدا دە چێژ هەبێت، یەکێکیان بە نسیبی پیاوان و ئەوی تری بۆ ژنان دەبێت، ئاژەڵی تایبەت یان هێمای ئەم خوداوەندە تاوسە، لە خوداوەندەکانی تر ئافرۆدیتە کە خواوەندی خۆشەویستییە. سەبارەت بە لەدایکبوونی ئەو، ئەفسانەکان دەڵێن کە کاتێک کرنوس، کوڕی ئۆرانوس، ئەندامی نێرینەی باوکی بڕی، ئەو ئەندامانە کەوتنە ناو دەریا و بەم جۆرە ئافرۆدیت کە بە ناوی ژنی لە شەپۆل لەدایکبوو یان لەدایکبووی نوتفەی خوا، بەناوبانگە لەدایک بوو. ئەفسانەیەکی تر، ئەو بە کچی زئوس و دیون دەزانێت. هەر کە ئافرۆدیت لە دەریا هاتە دەر شەماڵی ڕۆژئاوا، ئەوی بەرەو کەنارەکانی قوبرس برد، بۆ سەرزەمینێک کە بە سەرزەمینی ئەڤین بەناوبانگە. سەبارەت بە ئەڤیندارییەکانی ئەو چیڕۆکی زۆر باس کراوە، کە لە دووبارەکردنەوەیان چاودەپۆشین. ئەو بابەتانەی لە ئیلیاددا باس کراون لەسەر ئەم شەش تەوەرە دەسوڕێنەوە. یەکەم جوانی، دووەم تووڕەیی، سێم تەماح و خۆ بە زل زانین، چوارەم فڕ و فێڵ، پێنجەم ئازایەتی، شەشەم ڕووداو و بەدبەختی. هێلین، کە نوێنەری جوانیە دەبێت بە ئاگرخۆشکەری شەڕ. ئێمەش دەڵێین جوانی دەتوانێت وێرانکەر بێت. خۆشەویستان و ئەزیزان لێرەدا هاتینە کۆتایی خوێندنەوەی بەشی دووەم لە کتێبی خۆشەویستی لە زمانی ئەفڵاتونەوە هیوا دەخوازم کات و ساتێکی خۆشتان لەگەڵدا بەسەر بردبێ هەر شاد و ئاسوودە بن.